ئەڵقەی بیست و دووی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێر پێخراوەکان خوێندنەوە و پێشکەشکردنی ڕاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حزور بە ناونیشانی کۆمەڵە غەدر لە مەهابادیان دەکات عەلی کەریمی دەنووسێت، کێشە و ململانێی سەید گەیشتە ئەوەی چەند جار کۆمیتەی ناوەندی هاتن بۆ ناوچە و لەگەڵ هەمووماندا بە جیا کۆبوونەوە. شوعێب زەکەریایی، حەمەسوور و دکتۆر جەعفەر لە هاتووچۆ و کۆبوونەوەدا بوون، لەگەڵ هەر هەموو تەشکیلاتی مەهاباد، ئێمە ئەو چەند کەسە هەموو هێلکەکانمان لە سەبەتەی سەید نابوون، بە توندی بەرگریمان لێ دەکرد و دەمانگوت موحسین و سەید خالید بۆ دەبێ بێن بۆ ناوچەی مەهاباد کە بۆ خۆی دەیان کادری سیاسی و نیزامی هەیە، نابێ لە دەرەوەڕا بەرپرس بۆ ئێمە بێنن. هەستێک هەبوو کە کۆمەڵە وەک خۆی چاو لە ناوچەی مەهاباد ناکات و زۆری بڕوا بە کادر و ئەندامەکانی نییە، ڕەنگە ئەمە لەوەڕا پەیدا بووبێت بۆ سەرکردایەتی کۆمەڵە کە زۆربەیان خەڵکی سنە و بۆکان و لە ژێر هەژموونی بیرێکی توندی سەرتاسەری و بێزار لە ناسیۆنالیزمی کوردی بوون. لە کۆنەوە مەهاباد مەکۆی دیموکرات و ناسیۆنالیزمی کوردی بووە و ئێمە لە نیهایەتدا نابینە ماڵێکی باش بۆ کۆمەڵە و ئەندێشەی کۆمۆنیستی سەرتاسەری و فیداکاران و ڕێبوارانی کرێکاران و مارکسیستی تۆخمان لێ پەیدا نابێت. هەڵبەت ڕەنگە ئەم بۆچوونانەم ڕوانگەی ئێستام بن و ئەو کات وا بە قوڵی بیرمان لەم شتانە نەکردبێتەوە. بەڵام بە دەیان نمونە هەن کە بۆچی لە کۆنگرەی یەک و دەستپێکی ژیانی سیاسی و نیزامی کۆمەڵەدا هەرچەند مەهاباد شار و مەکۆی ڕووداوەکانی سیاسی و سەرکردەکانی کۆمەڵە و ئەحزابی تریش بوو کچ و کوڕگەلێکی باش و پێگەیشتویش زۆر فیداکارانە و بێ سنوور لە خەڵکی سابڵاغ و ناوچەکە لە خزمەت کۆمەڵەدا بوون، کەچی هەر نەمدیت بەرپرسیارێتی ڕاستەقینەیان پێ بدرێت و جێی متمانەی سەرکردایەتی بن. بە دەیان کەسی بنەماڵە و ناسراوی وەک، کەریم دانشیار، خڕەمێکان بە کوڕ و کچانیان، سیامەد موعینی، خەلیل بلوریان، حوسێن سوهەیلی، سولەیمان بلوری، کەمال وەلیانی، ڕەحیم قادری، سولەیمان ڕەحیمی، ڕەحمان زایدی و زۆر زۆری دی کە ماون یان شەهید بوون لە ترۆپکی ئازایەتی و بڕوا بە ڕێبازی کۆمەڵەدا بوون و گیانیان بۆ ئەم ڕێیە بەخت کرد کەچی ڕێوشوێنێکی ئەوتۆیان لە بەرپرسیارێتی و حسێب بۆ کردن نەبوو حوسێن سوهەیلی لە زەمانی شادا موهەندیسی مەعدەن بوو، دەوڵەمەند و لە بنەماڵە ناسراوەکانی شاری مهاباد بوو. خەلیل بلوریان یەک لە بلیمەتەکانی زەمانی شا و قارەمانی زیندان بوو. ڕەحیم قادری مامۆستایەکی خۆشەویست و ناسراوی شار و لادێ بوو. هەموو ئەوانی تریش کەچی دوای ئەو هەموو فیداکاری و شەهیدبوونەشیان ئەندامێتیان هەر پێڕەوا نەدیتن. سولەیمان بلووری خەڵک پێی وابوو یەک لە ئەندامەکانی سەرکردایەتی کۆمەڵەیە و هەموو بنەماڵەکەی لە خزمەتی کۆمەڵەدا بوون. کە شەهید بوو لە خەبەرنامەدا نووسرابوو هەواداری کۆمەڵە. خەبەرنامە بڵاوکراوەیەکی ڕەسمی کۆمەڵە بوو، چالاکی و هەواڵەکانی ڕۆژانەی پێشمەرگە و کۆمەڵەی تێدا بڵاو دەکرایەوە. خەلیل لە کۆمەڵە دەرکرا. زۆربەی هەرە زۆری پێشمەرگە و شەهیدانی سەنگەر و ئیعدامکراوی تەشکیلاتی شار هەتا ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و سێ یش بە هەواداری یان بەرئەندامی لە ئیعلام و خەبەرنامەی کۆمەڵە ناویان هاتووە و یادیان کراوەتەوە. کچانی کۆمەڵەی مەهاباد حاڵیان لەوەیش خراپتر بوو. هەمیشە کچێکی نەشارەزا و غەریبی سنەیی و سەقزیان دەهێنا و دەیانکردە بەرپرسی ڕێکخراوی کچانی مهاباد، لە بەرامبەردا هەرگیز نەماندیت کوڕێک یان کچێکی مهاباد بکرێتە بەرپرسی ئۆرگانێک لە ناوچەیەکی دیکە. من بڕوام بە ناوچەگەری و شارپەرستی نییە، بەڵام بڕوام بەوەیە دەبێت خەڵکی شیاو و خۆجێی و ئاشنا بە هەموو کەلێن و قوژبنەکانی کۆمەڵگەیەک بەرپرسیارێتی پێبدرێت، نەک ئەوەی بۆی هاوردە بکەیت ڕاستە سەید برایم عەلیزادە هەر لە سەرەتاوە کارەکتەری بەرچاو و بەدەسەڵاتی ناوەندی کۆمەڵە بووە بەڵام هەموو دەزانین کاک سەید برایم موڵکی ناوچەی مهاباد نەبووە و زۆرتر لە سیسێر و ڕەبەت بوو لە دەستپێکدا و دواتر لە سەرکردایەتی بوو بە کەسایەتیەکی کارێزما و بەرچاو هەرچەند ئەویش لە کۆنەوە و بە ئێستایشەوە لە ناو کۆمەڵە و باڵی کۆمۆنیستی کرێکاری بە ناسیۆنالیست تاوانباری دەکەن. قسەکانی دکتۆر جعفەر ڕایان چڵەکاندم ئێوارەیەک کاک شعی بوو حەمەسوور هاتن بۆ مەقڕی ناوچە گوتیان دەچین بۆ سەردانی سید لەگەڵیاندا چووم و زۆریان قسە کرد و نەسیحەتی سیدیان کرد دەست هەڵگرێت و بچێتەوە بۆ ناوەندی سید لە جێدا بوو هیچ ئەم قسە وریاکردنەوانەی کە بۆنی هەڕەشەیشیان لێدەهات بەدڵ نەبوو بوو بە دەنگە دەنگیان شەو کە هاتینەوە بۆ مەقڕ کاک شعیب زۆر بە ئارامی پێی گوتم دیفاع مەکەن لە سید چەند ڕۆژ دواتر دکتۆر جعفر هات و گوتی سید دەبەمەوە بۆ ناوەندی لەسەر قسە و تەحریکی سید زۆر پێمان داگرت و زۆر بە توندی قسەمان لەگەڵ دکتۆردا کرد کە بەرپرسی دیمان قبول نییە و دەبێت کەسێک دابنێن لە خۆمان بێ و ئێمە وەک خۆمان بناسێت و بتوانین بە یەکەوە کار بکەین ڕۆژی دواتر دکتۆر لەسەر چوونەوە بوو بانگی کردم بۆ حەوشەکەی مەقەڕ و زۆر خۆمانە گوتی تکایە بەرگری لە سعید مەکەن ناتوانم ئێستا زۆر قسە بکەم بەڵام بە زووی زۆر شتتان بۆ ڕوون دەبێتەوە و لە بەرگریکردنی ئەم پیاوە پەشیمان دەبنەوە من بە تایبەت بۆ تۆ زۆرم پێ ناخۆشە تکایە لەگەڵ هاوڕیانی تریشدا قسە بکە و لێگەڕێن بە ئەم چەند ڕۆژە ناوەندی کاری خۆی بکات هەر ئەوەندە بزانە سەید زۆر پاک و ساغڵەم نییە ئەم قسانە لە زمانی یەکێکی وەک دکتۆر کە یەکجار زۆرم خۆش دەویست و متمانەی تەواوم پێی هەبوو ڕای چڵەکاندم و باوەڕم نەدەکرد گوێم لە چی بووە وعدی لێوەرگرتم جارێ هەمومان بێدەنگ بین تا چەند ڕۆژان و ئەوان سەید دەبەنەوە بۆ سەرکردایەتی دەبوو ئێمەیش مانەوەی محسین و سید خالید قبوڵ بکەین لە ژوورەکەی پیرەهەڵۆ کۆبوونەوەمان کرد و زۆربەمان لەوێ بووین قسەکانی دکتۆرم بۆ گێڕانەوە ئەوانیش پێیان سیر بوو گوتمان بابزانین و چاوەڕێی دکتۆر دەکەین و جارێ با کاردانەوەمان نەبێت بە تۆمەتی بێ ئەخلاقی سێکسیەوە گیرا چەند ڕۆژ دواتر دەستەیەک لە پێشمەرگەکانی پاراستنی ناوەندی جێگۆڕکیان پێکرابوو بەیانی زۆر زوو گەیشتنەوە مەقەڕی ناوچە کوڕێکیان تێدا بوو زۆر بە هات و هاوار و فشەکەر ناوبانگی هەبوو زۆربەی پێشمەرگەکان هێشتا لە خەو هەڵنەستا بوون وەژوور کەوت و بە دەنگی بڵند وتی هەستن هەستن بۆ نووسون سەید گیرا سەید گیرا کارەساتی لێ قەوماوە کچەکانی هەموو خراپ کردووە هەر خەریکی سێکس و ڕابواردن بووە لەگەڵ کێ نووستووە و لەگەڵ کێ چی کردووە و براژنی خۆی هەمووی دیوە و تا دوایی لە بۆکان بە بیانووی عیلاج و زەخمی مەعیدە هەر گۆشتی برژاوی خواردووە و لەگەڵ ئەم کچانە کەیفی کردووە چوم گوتم ئەوە چیە ئەو قسە قۆڕانەت ئەو قسە قۆڕانەت لە چیە گوتی بە خوا و بە پێغەمبەر خۆم ئەوشۆ لە گوندی سڵامەت لە بارەگای ناوەندی بە چاوی خۆم بینیم قۆڵبەستیان کرد و ئێستا ئەوە لە زیندانی ناوەندیە بەم بەیانیە زوە مەقەڕ شێوا و موحسین و سەید خالید هاتن و گوتیان بە نامە ئاگادار کراوین و ڕاستە و سەید بە تۆمەتی سێکس و تەجاوز و خراپ بەکارهێنانی دەسەڵاتەکانی لە چەند ساڵی ڕابردوودا گیراوە و بە تازەیی ناوەندی پێی زانیوە و گرتوویانە و مەحکەمەی دەکەن. بۆ من و هاوڕێیانی سەر بە باڵی سەید مەرگ و جەحەننەمی تەواو بوو. ڕووخان و هەڵوەشانی دەروون بوو. بێزاری و نائومێدی باڵی بە سەرماندا کێشا. عەشق و عیلاقە و خۆشەویستی بە ڕێباز کزی کرد. بێ متمانەیی و گومان زاڵ بوون و خەم و خەمۆکی یەخەیان گرتین. دیارە ئەم حاڵەتانە هەموو نیشانەی سادەیی و بێ ئەزموونیمان بوون. هەمیشە وا بووە کە زۆرچووی دەناخی فکر و بابەتێکی سیاسی و دینی و بووی بە دەروێش، بیروباوەڕ و ئایدلۆژیت لێ بوو بە مەزهەب، بە بچووکترین هەڵە و شاشی لەم چەشنە نائومێد دەبی و دەڕووخیت. قێزەونترین دیدار. من و کەمال وەلیانی تەواو بێزار و تووڕە و ئاگر بووین ئێمە زۆرمان پێداگری کردبوو لەوەی سەید باشترە بۆ ناوچە و دەبێت ئەو بێتەوە بۆیە بە هەمان ئەندازە ڕقمان لە خۆمان دەبووەوە و هەستمان بە شکانێکی گەورە دەکرد کەمال هات گوتی با بچین بۆ ناوەندی و بیبینین ئەوەی ڕاست بێ ئەوەندە تووڕە بووین چاوەڕوانی هەموو کردەوەیەکمان لێ دەکرا لەندڕۆڤێرێکی سەر ئاوەڵەمان هەبوو، دوو بە دوو لێی سوار بووین و بەرەو گەورکایەتی و سڵامەت ڕێمان گرتە بەر. کەمال ئەوەندە تووڕە و بێزار بوو، هەر تفی لە بەرپێی خۆی دەکرد و بە قینەوە دەیگوت، دەبێ بە دەستی خۆم بیکوژم. لە سەرکردایەتی دکتۆر جەعفەر لە ژووری خۆی بەخێرهاتن و میوانداری گەرمی کردین. بە هەیەجانە تایبەتییەکەی خۆی گوتی، عەلی، چیم پێ گوتی؟ نەمگوت سەبر بگرن و شت دەزانم ئێمە خەمبار و مەلول بووین دکتۆر زۆری حەول دا و دەیویست ئاراممان بکاتەوە زیاتر لە سەعات قسەی بۆ کردین و باسی سروشتی بوونی ئەم دیاردانەی لە ناو شۆڕشێکی وا پان و گەورە بۆ دەکردین و ئەزمموی وڵاتانی تریشی بۆ باس دەکردین نانی لەگەڵدا خواردین و زۆری باسی هەردووکمان و پێدا هەڵگوتنیەکی پڕ لە شانازی کردین گوتم دکتۆر دەمانەوێ بیبینین گوتی هەرچەندە کەس بۆی نییە جارێ بیبینێت و دەبێت چاوەڕێی مەحکەمە بکەین بەڵام ناتوانم بە ئێوە بڵێم نا زۆرمان سوپاس کرد پێشمەرگەیەکی بان کرد و گوتی بیان بە با سەید ببینن هەستین و ماڵاواییمان لێکرد لەبەر ڕێسمەی دەرگاکە بە شەرمەوە گوتی بمبورن بەست فەنگەکانتان لای مندانێن و وەرنەوە و هەڵیگرنەوە هەردوومان هەستمان پێکرد و زانیمان لە چی دەترسێت چوین سەیدمان دی لە بەردەرگاوە کەمال چەند قسەی پێگوت و ئەویش هەردەگریا و پەشیمانی دەردەبڕی هەتا بڵێی دیدارێکی ناخۆش و قێزەون و نەفرەت لێکراو بوو کارە بێڕەوشتیەکانی سید زۆربەی ئەوانەی ژن یان خوشکیان لەم چەند ساڵەدا لە هاموشە و کاری سیاسیدا بوون و کاریان لەگەڵ سەیددا کردبوو ناردمان بە دوایاندا بۆ زیاتر ڕوونبوونەوەی کارەساتەکە معلوم بوو تەنیا ئیسیفادەی نابەجێ و نائینسانی لەگەڵ دوو لە کچەکاندا کردبوو نەرمینی خوشکم گوتی دەمانزانی و شتێکی لەگەڵ فلانیدا هەیە بەس هەر بە مێشکماندا نەدەهات باوەڕ بکەین زۆر جار بەم هاوڕێیەمان دەگوت زۆری ڕوو مەدەیە و هەرچی گوتی بۆ بە قسەی دەکەی؟ ئەو خۆی زۆری پێ ناخۆش نەبوو، هەر دەچوو بۆ لای و زۆر شەرمێون و بێ ئیرادە بوو. هاوڕێیەکی ترمان زوو ڕۆیشت، کە زانی تەماحی تێ کردووە و قسەی سەیر و نامۆی لەگەڵدا دەکات، کۆمەڵە نەما و چوو بۆ تەورێز. دۆستێکی سید خەڵکی لادێ بوو هەردووکیان دۆست و شانەی کاک حەمە حوسێن کەریمی بوون پێشمەرگەیەکی ئازا و خۆشەویستی هەموومان بوو ژنەکەی خەڵکی دێی خۆیان بوو دوو منداڵیان هەبوو یەکسەر چووەوە ماڵەوە و ژنەکەی خۆی سوێندا دەیگوت بە دەیان شەو ژن و منداڵم بۆ ئەم مەلعونە جێهێشتووە شکو گومانم لە باوکم هەبوایە لە ئەوم نەبوو چۆن دەبێ کاری وای کردبێ ئیتر چەکی دانا و ڕۆیشتەوە لادێکەی خۆیان هاوڕێیەکی ترمان خوشکی دواندبوو گوتی جارێک بە جۆرێک قسەی لەگەڵدا کردووە و دەستی لەسەر شانی داناوە ئەویش ڕۆیشتبوو مێردی کردبوو کۆمەڵەیش نەمابوو براژنی سەید زۆر شتی دیبوو لە ماڵەکەیان لە بۆکان و هەستان و دانیشتن لەگەڵ کچەکاندا بەس هەرگیز نەیوێرا بوو تەنانەت بە مێردەکەی خۆیشی بڵێت ئەوە براکەت لەگەڵ کچەکاندا ئاکاری ناشایستەیی هەیە هەرچۆنێک بێ تەقینەوەی کارەساتی سید زیانێکی گەورەی سیاسی و ئەخلاقی لە پەیکەری کۆمەڵە و دەروونی دەیان پێشمەرگەی خوێنگەرم و عاشق بە ڕێبازی پاکی و بێڕیایی وەشاند هەڵبەت کارەساتبوونی ئەم ڕووداوە لەوەدا نییە بە دید و پێوەری ئەمڕۆ هەڵی سەنگێنیت بەڵکو مەبەستم بۆ خوێنەری بەڕێز ئەوەیە بچێتەوە شەرایەتی زەمان و مەکانی ئەو کاتی کۆمەڵگەیەکی جووتێری کوردەواری و پۆپۆلیستی ناو کۆمەڵەی شۆڕشگێڕی زەحمەتکێشانی کوردستانی ئێران و ئەو کات لە ئێمە تێبگات نزیک بە چل ساڵ پێشتر چۆن دەبوو بڕوانینە ئەم چەشنە کردەوە و ڕووداوانە هەر چەند ساڵێکی نەبرد بە دەیان کردەوەی لەوە قێزەونتر لە ناو ڕیزەکانی کۆمەڵە و بە تایبەت دواتر حیزبی کۆمۆنیستی ئێران ڕوویاندا و زۆر بە ڕۆحێکی ڕیازی و ئاوەڵەیی و بە ناوی کرانەوەی کۆمەڵگەوە بە ڕووی دیاردە تابوو نامۆکاندا وەردەگیران و کەسیشی لەسەر نە مەحکەمە دەکرا و نە دوور دەخرایەوە گوناحی سەید لەوەدا بوو کەمێک زوو دەستی پێ کردبوو. خولانەوە بە دەوری خۆماندا. بە ئارامی و بێدەنگی هەرکام لە ئێمە ملی ئەرکێکمان گرت و بە دڵی شکا و نائومێدیەکی زۆرەوە گفت و گۆی بەردەوامی عقل و دەروون لە ناو خۆماندا چی دەکەین ئامان چییە بۆ شەڕ دەکەین کۆماری ئیسلامی بۆ ڕۆژ بە ڕۆژ زیاتر دێتە پێش و خۆی دادەسەپێنێت ئایا کورد بە تەنیا ئێرانی پێدەڕوخێت بەڕاستی سەرکردەکانمان ئەوەن کە چاوەڕوانیمان دەکرد بۆ دەبێ کورد حزبی کۆمۆنیست بۆ هەموو ئێران دروست بکات ئایا کۆمۆنیستی لە وڵاتەکەی لەمەڕ ئێمە پیادە دەبێت بۆچی شەڕی دیموکرات دەکەین عەدالەت هەیە لە ناو ڕیزەکانماندا و تا دوایی و دەیان بۆ و بۆچی دیکە بە سەدان پرسیاری دی بە تەنیا و بە دەمەتەقێ لەگەڵ چەند هاوڕێیەکی نزیکدا ڕۆژانە و شەوانمان پێدەگوزراند و بە کورتی ئێمە ئەو بەشە بووین لە ناوچەی مەهاباد لە ئاست فکر و ئەندێشە و باوەڕەوە ڕووخابووین و بێ هوودە دەسووڕاین و بە دەوری خۆماندا دەخولاینەوە و شەپۆلی چ بکەین چ بکەینی دەروون سەر دەکەوت و دادەبەزی تا دەهات و درەنگتر دەبوو، لەگەڵ ئەو هەموو قەیرانی فکری و ساردبوونەوەش هەر ئەوان هاوڕێیان بوون، خۆیان لە شەڕە قورس و خوێناوییەکان دەدا و یەک یەک و دوو دوو دەگەیشتنە کاروانی شەهیدانی نازانم بڵێم چی. شەهیدانی دژی ئیمپریالیزم و ڕزگاریی کرێکارانی جیهان، شەهیدانی شەڕی حیزبی دیموکرات و بۆرژوازی ناوخۆ، شەهیدانی سۆسیالزم و ڕزگاریی ئێران، شەهیدانی ئازادی و سەربەخۆیی کوردستان، یان شەهیدانی ڕێگەی خەڵک پێگەیشتن بە تموح و خولیا شەیتانییەکانیان. زەکات مەدەن بە کۆمەڵە. لە هاوینی 1982 دا حیزبی دیموکرات لە شاروێرانی مەهاباد دەستی کرد بە بانگەشە و دژایەتیەکی تۆخی کۆمەڵە. جەلیل گادانی بەرپرسی دەفتەر سیاسی دوی حیزب بۆ جەولە و تەبلیغات هاتبوو بۆ شاروێران. دەگەڕا بە ناو گوندەکاندا و هەرچی بوختان و قسەی بێمانا و دوور لە ڕاستی لە بازاڕ و مزگەوتەکان دژی کۆمەڵە دەیگوت و بە ئاشکرا خەڵکی هان دەدا. یارمەتی ماڵی و هاوکاری بە کۆمەڵە نەدەن زەکات و سەرفترە بە کۆمەڵە حەرامە و نابێ پێیان بدرێت ئەوان بێدین و خوانەناسن لە مزگەوتەکان ڕێیان مەدەن گڵاویان دەکەن تەنیا حزب لە کوردستاندا حزبی دیموکراتە و نابێ ڕێ بدرێ بە حزبی دیکە زەکات و سەرفترەکان تەنیا دەبێ بدرێت بە حزبی دیموکرات شاروێران ناوچەیەکی ئاوەدان و دەوڵەمەندە، زۆربەی گوندەکانی ڕۆژانە قەسابی تێدا دەکرا، حەمام و پاکوخاوێنی و جلی جوان هەبوو بۆ پیاوان و بەتایبەت ژنان وەک ژنی شار خۆیان دەڕازاندەوە، بە پێچەوانەی مەحال و گەورکایەتی تا حەیوانێک مندار نەبووباوە سەریان نەدەبڕی و گۆشت زۆر کەم دەخورا و ژن و پیاوەکان هەردەم بە جلی کارەوە بوون و سیمای جوانی زۆر کەم دیار بوو شاروێران هێزی پێشەوای حیزبی دیموکراتی لێ بوو بەهۆی خۆشگوزەرانی و ژن و مەشروبات و خواردنی باش بۆ کۆمەڵێک لە پێشمرگەکانیان حکمی مۆنتی کارلۆی هەبوو لە هەرچی گوزەرابان لە شاروێران نەدەگوزەران بۆیە ئەم هەڵوێست و قسانەی جەلیل گادانی بە کەیفی دڵی وان بوو لە بیانوو دەگەڕان دەرگای شاروێران بە ڕووی پێشمەرگەکانی کۆمەڵەدا بۆ هەمیشە دابخەن جەولەی جەلیل گادانی کەشێکی زۆر بارگاوی و شەڕی لە شاروێران خۆش کردبوو ئیتر ئەو تاقمەی هێزی پێشەوە فتوایان لەلایەن ئەندامی دەفتەر سیاسیەوە بۆ درابوو لە یەکەم فرسەتدا لە پێشمەرگەکانی ئێمە بدەن کەسی دڕ بنێرن محسین و سید خالید وەک کۆمیتە ناوچەی تازە بە پەلە بوون بۆ ڕیزکردنی کارنامەیەکی پڕ لە چالاکی بۆ خۆیان و بەراورد بە سەردەمی سید دەبوو بە سەرکردایەتی بڵێن لە دانانی ئەوان بۆ ناوچەی مەهاباد نە تەنیا هەڵەیان نەکردووە بگرە ناوچەکە لە هەموو ڕوویەکەوە گەشەی کردووە و سنووری چالاکی پێشمەرگە زۆر بەرینتر بووەتەوە ئەوان دەبوو بیر لە کۆنگرەی داهاتوو بکەنەوە و بە کارنامەیەکی پرشنگدار لە ناوچەی مەهابادەوە بچن بۆ کۆنگرە و شوێن و پۆستی خۆیان بۆ داهاتوو لە ناو ئەو حیزبە کۆمۆنیستیەی کە قەرارە دروست بکرێت قایم بکەن کۆبوونەوەیان کرد و پەلێک پێشمەرگە بە بەرپرسیارەتی سیاسی ڕەحیم قادری و نیزامی سولەیمان ڕەحیمی وەڕێخران بۆ شاروێران بۆ جەولە و تەبلیغی سیاسی و گەرکرا چالاکی نیزامیش چەند پێشمەرگەیەکی زۆر مێردمنداڵ و تازە لەگەڵ هێزەکەی کۆمەڵەدا بوون. هەرچەند لە ڕۆیشتندا ڕەحیم و سولەیمان زۆریان بە موحسین گوت با ئەو چەند کوڕە نەبەین و زۆر منداڵن، هیچ گوێیان پێ نەدا و ڕازی نەبوون چەند کەسێکی دڕ و کۆن و بەئەزموون بنێرن. بیانووی ئەوە بوو نابێ مەقەڕی ناوچە کەسی وای لێ نەمێنێت و لاواز بکرێت. ئەوان ڕۆیشتن و بۆ سبەی شەو درەنگ هاتنەوە. من بەرپرسی مەقەڕی حاجی ئاڵیکەند بووم، چووم بەرەو پیریان و زۆر بە سەرسوڕمانەوە گوتم، بۆ هاتنەوە؟ ڕەحیم تووڕە بوو، گوتی، من ناچمەوە و کاری وا هەر ناکەم. گوتم، باشە چ بوو، ڕەحیم گیان، بۆ تووڕەی؟ پێشمەرگەکان هەموو لە حەوشە بڵاو بووبوونەوە، سولەیمان ڕەحیمی گوتی، ڕۆیشتن بۆ شاروێران بەم هێزە بچووکەی ئێمە ناکرێت، ئەوانە مناڵە وردکەیان لەگەڵ مندا ناردووە. ئەوانە منداڵە وردکەیان لەگەڵ مندا ناردووە، لات و لووت و هەتیوبازەکانی هێزی پێشەوا لە قومقەڵا لەبەر مزگەوتی دێ دوێنێ شەو کە گەیشتووین و لەناو دێ وەستابووین لە دوورەوە چاویان لەو پێشمەرگە سوور و کاڵ و مێردمنداڵانەی مندا گرتووە و تەنانەت هاتوونە پێش دەستیان بۆ بەرن. ئاخر باشە پێشمەرگایەتی و ململانێ لەگەڵ ئەوانەدا ئاوا دەکرێت؟ بەم هێزە دەکرێت؟ پێشمەرگەی لات و پووت چەند کەسێکی وەک کوڕانی گوشوارە، هاشمە کەچەڵ، عەبوو عیمادی، چرچە سازواری و تا دوایی لەو پێشمەرگانەی دیموکرات بوون لە ناوچەی مەهاباد شەو و ڕۆژ لە ڕابواردن و شەڕ دەگەڕان بە دژی کۆمەڵە و هێزەکانی دیکەی ئەو کاتی وەک پەیکار و ڕەزمەندەگان و تا دوایی. تەنانەت کاک کەریم حسامی بەرپرسی کۆمیتەی شارستانی حزب لە مهاباد لە بەرگی حەوتی بیرەوەریەکانی باسی لات و لوتی و لۆمپەنی ئەوانە دەکات زۆر بە ڕوونی بە پەلە کۆمیتەی ناوچە ئاگادار کرانەوە کە هێزەکەمان لە شاروێران گەڕاونەوە و دەڵێن ئاوا ناچینەوە. هەموو ئەو مەسئول دەستە و پەل و نیزامیەکان لە کۆمیتەی ناوچە کۆبووینەوە و گوێمان گرت لە قسەکانی ڕەحیم و سولەیمان. ئەوان هێمایەکی ڕاست و ڕەوانی واقعی شاروێران و هاتنی جەلیلگادانی لە پێشووتر و ئەم پێشمەرگە و کەسانەی هێزی پێشەوا کە لە شاروێران جێگیرکراون و زۆر بە وردی باسی ڕەفتار و هەڵسوکەوتی ئەوانیان کرد لە قومار ژن مەشروبات کاسپی و پارە پیاکردن گوتیان بۆ پاراستنی ئەم ئیمتیازانە ئەوان ئامادەن شەڕی مان و نەمان بکەن و ئەوەیش بەم هێزەی ئێمە ناکرێت دەبێ بەلانی کەمەوە گوردانێک واتە چەند پەل بچین و نمایشی هێزی خۆمان بکەین محسین و سید خالید نەیان سلماند و ڕزگاریش دەسەڵاتێکی وای نەمابوو دوای قسە و باسێکی زۆر و نەسەلماندنی محسین بەهۆی ئەوەی هەرگیز پێشمەرگەی شەڕ نەبووە و ڕووبەڕووبوونەوەی لەگەڵ دیموکراتی ناوچەی مەهاباد نەدیبوو هیچ لە معاناتی بەرپرسی پەلێکی وەک سولەیمان ڕەحیمی و ڕەحیم قادری کە ئەزموونی دەیان شەڕ و جەولە و تێکهەڵچوونیان هەبوو لەگەڵ حیزبی دیموکراتدا نەدەگەیشت و هەر تەقەی سەری دەهات. دوای چەند قسەکردن و هەڵچوون و دامرکاندنەوە هەر هەموو ئێمە لەگەڵ ئەوەدا بووین با جارێ لە شار وێران گەڕێین و ڕاوەستین بە هێزێکی تۆکمە و گەورە بچینەوە و وایان لێ بکەین جارێکی تر هەرگیز جورئەت نەکەن چاو لە پێشمەرگەی کۆمەڵە داگرنەوە. زۆر بووین ئەم بەرپرسە نیزامیانەی کە لە سەرەتاوە دژی هاتنی محسین بووین لەم کۆبوونەوەیەدا بۆ نەچوونەوەی سولەیمان و ڕەحیم پشتمان گرتن و دژی بۆچوونەکانی محسین و سید خالید وەستاینەوە ئەوان پێیان وابوو ئێمە بە مەبەست و شکانی ئەوان لە بەڕێوەچوونی ناوچەی مەهاباد وا دەکەین و مەڵۆ شەوێنکەیی ئێمە بۆ لێدانی ئەوانە مەڵۆشەوێنکەیی واتە کار تێکدەر، بۆیە لە ئاخردا موحسین قسەی زۆر ناخۆشی کردن و گوتی، ئێوە ترسنۆکن و لە دەستی چەند پێشمەرگەی دیموکرات هەڵاتوون. ڕەحیم کە هەتا خوا حەز بکات پەپوولە و دڵناسک و پاک بوو، بە چاوی پڕ لە ئەسرین و هەناسەی سارد هەست تا دەرکەوت و گوتی، سولەیمان، هەستە با بگەڕێینەوە و پێیان بڵێین کێ ترسنۆکە. هەموومان هاتینەوە حەوشەی مەقەڕ و بەر سیمرغەکە موحسین و سەید خالید نەبێ کە هەر لە ژوورەکە مانەوە، تابلۆی خواحافیزی لە حەوشەی مەقەڕ بەم شەوە درەنگە لەگەڵ ڕەحیم و سولەیمان و پێشمەرگەکان ئەو نیگارەیە کە پڕە لە، شۆڕشگێڕی، پاڵەوانێتی، بوغز و فرمێسک، غلوری و باییبوون، بێدەسەڵاتی و شکان، پڕوپووچی دیموکراسی و دەنگی ئازاد، دکتاتۆریەتی ڕابەرانی شۆڕشەکان، خۆبەزلزانی و خۆپەرستی، بێ دەعیە و خاکی بوون، خۆشەویستی هاوڕێکان، دەستلەملانی و فیداکاری، گیان لەسەردەست بوون بۆ ئامانجێک کە بڕوات پێی نیە، بەبەرچاوڕوونی بەرەو پیریمەرگچوون و سەدان چەمکی تری دژبەیەک و ناساز و هەلپەرستی نازانم چۆن لە تابلۆیەکدا وێنا دەکرێن لە پێشدا ژنت بۆ دێنین سلەیمان ڕەحیمی یەک لە پێشمەرگە سەتاییەکان و ئازاکانی کۆمەڵە بوو ڕەفیق دۆست و بەوەفا بوو بۆ یاران عادەتی بوو لە پڕ نێوچاوانی لێ گرژ دەکردی و تێکی دەناو لە ناکاو دەستی بە پێکەنینێکی زۆر شیرین دەکرد بەم حرەکەتانە باوەشی پێداگرتین ڕەحیم، بە لۆلە گیان لۆلە گیان، کە وێردی زمانی بوو بە گریانەوە دە باوەشی دەگرتین و یەک دوو جار، گوتی، ناتانبینمەوە. گوتم، ڕەحیم، وا مەڵێ، دەبێ لە پێشدا ژنت بۆ بێنین، وردە وردە ئەوە پیر دەبی. زۆر سەیر بوو، هەموو پێیان وا بوو ماڵئاوایی ئەبەدییە. بە سواری سیمرغ هەر وەک دوێنێ دیسان چوونەوە بەرەو شاروێران. ڕۆژی دواتر لای ئێوارەیەکی زوو لەگەڵ کەریم ئەفسەر دلێر لە حەوشی مەقەڕ پاڵمان بە جێبی تۆپەکەوە دابوو. قسەمان دەکرد، لە هەورازی بەرماڵان تەپوتۆزێکی ماتۆڕسوارێکی زۆر بە پەلە پەیدا بوو. یەکسەر هاتە ناودێ و خۆی بە حەوشەی مەقەڕدا کرد و بە لەخۆدان و هات و هاوار گوتی، هەموو کوژران، کەس نەما. هەموویان قەتڵوعام کردن. کوڕێکی مام بایز قەیتەرانی خەڵکی حاجی خۆشی شاروێران بوو دەمناسی هەواداری خۆمان بوو من گوتم باشە لەسەر خۆ بڵێ بزانین چ بووە کوڕەکە وتی کاکە کەسیان نەهێشت هەمویان کوشتن لە بازاڕی قەرەداخ لە خوڕخڕە لە پشتەوەڕا هەمویان بەر دەستڕێژدران و هەموو مردن وتم هەر هەموو وتی ئەرە وەڵڵا تاقیان نەهێشتن وتم کاکە وا نابێ بۆمان باسکە چی قەوما وتی بەیانی زوو پێشمەرگەکان چوون بۆ یەکشەممە بازار لە قەرەداخ پڕ بوو لە خەڵک و پێشمەرگەی دیموکرات دیار بوو خۆیان ئامادە کردبوو ئەو لاو ئەم لاو چەند بەرزاییان گرتبوو قسە و قڕەقڕ پەیدا بوو کاک ڕەحیم بە باوەشەوە چوو بۆ لایان و ویستی بڵێ شەڕ ناکەین لە پشتەوە ڕاتەقەیان لێکرد و لە سەریاندا دواتر هەمویان بەر دەستڕێژ دران وتم تۆ خۆت هەموو دیت و هەموو کوژران وتی ئەرە وەڵا من زوو دەرچووم هاتمەوە بە کاکم و بابم بڵێم چ قەوماوە ناردمانە ژووری کۆمیتە ناوچە بۆ لای محسین و سید خالید و ڕزگار کلیلی جێبی تۆپەکەم هێنا پێی بڕۆین هەڵ نەبوو بە هەردوو دەست بەسەری خۆماندا دەدا و گێژ و وڕ بە دوای ماشێنێکدا دەگەڕام لەو دەمەیدا هیچی بەردەست نەبوو ڕووم لە دوکانی حسێنی کوێخا کرد و گوتی جێبەکەمان لە ماڵ نییە هاتمە دەر لە دوکانەکە دیم جێبێکی سترۆ ئێنی نەخۆشخانەی علم ئابات لەگەڵ دکتۆر دەروێش و پێشمەرگەیەک دێن نازانم چۆن و چەند بە پەلە جێبەکەم لێوەرگرتن. پرسمان بە هیچ کام لە ئەندامانی کۆمیتەی ناوچە نەکرد، لەگەڵ کەریم و پێشمەرگەیەکی تر سواربووین بەرەو عەوڵاباد و ترشەکانی سەر ڕێی شاروێران بەرەو شەڕی براکان. گەیشتینە سەر زینوێ عەوڵاباد لە سەرەوەڕا ڕوانیمان پیکابی تۆیۆتای دۆشکەلەسەری هێزی پێشەوا کە دەمانناسیەوە بە دەستی کوڕانی گوشارەوە بوو. ناودێی عەوڵابادیان جێهێشت و ڕوویان لە جادەی ئاسفاڵت و ترشەکان کرد. خۆمان مات کرد تەنیا سێ کەس بووین. تەدبیرمان کرد کەمێک بوەستین و تاریکتر بێ. ئەوجار دەچین بۆ ناو دێ. وردە وردە لە سەرزی نوێکە ڕا هاتینە ناو دێ. گوتیان بەڵێ جەماعەتی دیموکرات بوون ڕۆیشتن بۆ ترشەکان. ڕوومان لە جادە کرد بەرەو باخی ترشەکان چەند هەنگاوێکمان مابوو بۆ سەر جادەکە لە ماشێنەکەی خۆمان دابەزین کە کەمین دەرکەین و بە پێ بڕۆینە ئەو بەری جادە. سێ قۆڵی بە مەسافە تفەنگ لەسەر پێ بە ناو چرچی و دار و جۆگەدا بە هەست و ئارامی هەنگاومان دەنا بەرەو جادە. لە ناکاو گوێمان لە دەنگی مەکینەی ماشێن بوو بە چرا کوژاوەیی خەریکی پەڕینەوە بوو بۆ لای ئێمە. گوتم، کەریم، هەمان ماشێنی ئێوارەی دۆشکەکەی حیزبە، کە ڕۆیشتن و گەڕانەوە گوتی چۆن دەزانی ئەدی ئەگەر هی خۆمان بوون گوتم ممکن نییە کوڕەکانی ئێمە سیمرغیان پێیە و ئەگەر من دەنگی سیمرغ نەناسمەوە چی دەناسمەوە ئەوجار کاکم هەمیشە پیکابی تۆیۆتای هەبوو باشی دەناسمەوە ئەو دەنگە دەنگی وانێتی جەماعەتی ئێوارەی دیموکراتەکانە. زۆر سوور بووم لە بۆچوون و لێکدانەوەکەم، سێ بە سێ لەناو جۆگەیەکی ناو باخ بە مەسافە سەنگەرمان گرت و پەنجە لەسەر پەلەپیتکە بەرەو ڕووی دەنگی پیکابەکە کە هەر دێ و نزیکتر دەبێتەوە لێکم داوە گەر ئەوان هەر هەموو پێشمەرگەکانی ئێمەیان شەید کردبێت ئێمەیش دەستیان لێ ناپارێزین و ڕاست دەکەونە ناو کەمینمان و بە چەند دەست ڕێژ تاقیان ناهێڵین و مەجال نادەین تەنانەت تفەنگ لە شان داگرن، وڵات ڕەش و تاریک بوو. بە ناڵە و دەنگی بەرزی مەکینە لێمان نزیک بوونەوە. چوومە سەر ڕێیەکە و هەستامە سەر پێ. کەریم و پێشمەرگەکەی تر ئامادە لە سەنگەردا بوون. بە دەنگێکی زۆر بەرز دەنگم دان و بۆ دڵنیایی دیسان میلم هێنایەوە. دەنگی بەرزی خۆم و میل هێنانەوەم لە یەک ئانوساتدا پیکابی لە ئاست خۆی ڕاگرت دەبوو دەست ڕێژ بکەم بە هەموو حسێبێک و دیتنێک دەبوو دیموکرات بن و دەبوو منیش تۆڵەم کردبایەوە هێزێکی دەرونی و غایب نەیدەهێشت پەنجەم لەسەر پەلەپیتکەکە داگرم بە ماوەی کەمتر لە چرکە لێکم دایەوە ئەوان کە ئێوارێ ڕۆیشتن دۆشکەکە لە پشتەوە بوو دوو کەس لە پێشەوە بوون ئەدی ئێستێ ئەو هەموو ڕەشای و زەلامەچن لە پشتی پیکابەکە بە مێشکم داهات داوای ناوی شەو بکەم پێش دەستڕێژ گوڕاندم کێن و ناوی شەو دەنگێک بەرز بووەوە گوتی کۆمەڵین و ناوی شەو هەڵۆیە سرم دەسوڕا و وڕ و کاس بووم دەنگی حسێن سنەیم کە تازە لە ناوچەی سنەوە نردبوویان بۆ مەهاباد ناسیەوە لایتی سەرباسکم دەرهێنا و تێم گرتن و چوومە پێش ئای کە چیم بینی پێشمەرگەکانی شەوی پێشتر کە خۆمان بەڕێمان کردن و سێ مەید لە ناویان پاشە و پاش کشامەوە و یەکسەر بە جنێودان بە خۆم و ئەو هەوادارەی خۆمان تفەنگەکەم فرێدایە ناو قڕولیتەی ناو جۆگەکە کەریم گوتی چ بوو عەلی گوتم هەستن کوڕەکانی خۆمانن یەک دوویەکیان هاتن بۆ لای ئێمە و پێشیان کەوتین بەرەو عەوڵاباد و دێی ئازاد و حاجیاڵی کەند گەڕاینەوە گوتیان کەسمان جێنەهێشتووە ڕەحیم قادری و سلەیمان لە پشت تەوەڕا لێیاندان و یەکسەر شەهید بوون حامد نەعلی لە ناو بازاڕ لێیاندا و شەهید بوو نادر نەغەدە وە سەری کەوتبوو لە ژیاندا مابوو دیار بوو شاردرابوونەوە لەناو دێی ئازاد هەوادران هاتن گوتیان دوو کادری حزب ئێوارە هاتوون و لە ماڵی ئاغان شەید و بریندارەکەمان بەڕێکردن دەوری ماڵی ئاغای ئازادیماندا سوێند و قورآن کەسی لێ نییە زۆر گەڕین دیار بوو شاردرابوونەوە و کەسمان دەست نەکەوت و چوینەوە بۆ حاجیاڵی کەند هەموو پێشمەرگەکان لە حەوشە بوون هەمومان دەوری کاک کەریم قادری براگەورەی شەید ڕەحیممان گرتبوو براش نامریەمی خێزانی ڕەحیمی بە برای خۆی دەزانی هەمووانی وە گریان خستبوو کەمال و یونس و ڕەحیم و هەر هەموو هاتن و خۆیان بەستبوو شەیدەکان لە حەوزخانەی مزگەوت بوون نادر بەڕێکرا بۆ عیلم ئاباد و خستەخانە پێشمەرگەکان هەر هەموو داوای تۆڵەمان دەکرد ئاخر بەڕاستی هەرسێکیان نمونە و تایبەت بوون بۆ خۆشەویستی و ئازایەتی محسین و سید خالید زۆریان حەولدا ئاراممان بکەنەوە و چاوەڕێ بین ئەوان سەرکردایەتی ئاگادار بکەنەوە و جارێ هیچ نەکەین کەمال پلانی دانا و هەر لەسەر خۆڵی عەرزی حەوشە بە چیلکەدار خەریتەی شەڕەکەی کێشا و هەمومانی دابەش کردبوو لەسەر ئەو نەخشەی دایڕشت بوو کەس گوێی بۆ کۆمیتە ناوچە شل نەدەکرد و دیار بوو بڕیاری خۆمان دابوو کەمال بەرپرسە نیزامیەکانی کۆکردینەوە و تەنانەت پرسی بە ڕزگار نەکرد کە بەرپرسی نیزامی ناوچە بوو هەرچەندە ڕزگار خۆشی باش دەیزانی ڕاستە ئەویان کردوەتە مەسئولی نیزامی هەموو ناوچەکە بەڵام هێندەی سەرە پەنجەیەکی کەمالیشی لێ نازانێت ئەڵقەی بیست و دوو ی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنورە ژێرپێخراوەکانتان پێشکەش کرا ڕێزو خۆشەویستی ڕیاز کاکە لە کەناڵی بەزمی حزورەوە قەبوڵ بفەرموون تا ئەڵقەیەکی دیکە بە خوای گەورە مێرەبانتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لەگەڵ